حسن الخلق ڕەوشت جوانی چونکە خوای پەروەردگار پێغەمبەری بۆ ئەوە نارد عليه الصلاة والسلام بۆ ئەوەی ڕەوشتی جوان لە ناو خەڵک بڵاو کاتەوە وەکو پێغەمبەرەکەمان عليه الصلاة والسلام دەفەرمێ إنما بعثت لأتمم مكارم الأخلاق تەنها من بۆ یەک شت نێرراوم ئەویش چییە؟ ئەخلاق و ڕەوشتی جوان تەواو کەم لە ناو خەڵکدا ئەخلاق و ڕەوشتی جوان لە ناو خەڵکدا تەواو کەم لەوانەیە کەسێک بڵێت چۆن پێغمبەری خوا عليه ساسەلام تەنها بۆ ئەوە هاتووە کە ڕەوشت جوانی لە ناو خەڵکدا بچەسپێنێ و بڵاوی کاتەوە ئەی هۆکاری سەرەکی هاتنی پێغمبەران بریتی نییە لە تەوحید جوابەکەی چییە چێ پێم دەڵێت مەڵێ باش ئەوە گوێ دەگرم جارێ بەڵێ ئەجەبتەوە ئەحسنت ئافرین ئەمە وەڵامی ڕاست دەڵێن پیامبەری خوا علیه ساسم هاتووە بۆ ئەوەی ڕەوشتی جوان لە ناوماندا بڵاو کاتەوە و لە سەرەتا و لە پێشەکی هەموو ڕەوشتەکان بریتیە ئینسان ڕەوشتی جوان بێ لەگەڵ چێ لەگەڵ خی پەروەردگار چونکە مەجالاتی حسنی خولق بوارەکانی ئەو بوارانەی کە پێویستە تایدا ئەخلاق و ڕەوشتمان جوان بێ خۆ هەر لەگەڵ یەکتر نییە من و تۆ لەگەڵ یەکتر ڕەوشتمان جوان بێ بەڵام لەگەڵ خوا بێ ئەدەب و سپڵە بین و کافر بین نابێ یەکەم زاتێک کە پێویستە ڕەوشتت لەگەڵی جوان بێ چێە خوای پەروەردگارە کەواتە ئەوە تەوحیدەکەی براکەم کە تۆ خوای گەورە بە تەنها بپەرستی و اعتقادت پێی بێت و کە خوای گەورە واحدە و فەردە و سەمەدە و لە کەس نەبوو و کەسی لێ نەبوو و کەس هاوشێوەی نییە و خوای گەورە لەسەر هەموو شتێک بە توانایە و ئاگای لە هەموو شتێکە و هەموو شتێک بەدەست ئەوە و خۆشی ئەو دەیهێنێ ناخۆشی ئەو لای دەدا و ژیان و مردن و زیندووبوونەوە و بەهشت و جەهنم ئەمە ڕەوش جوانیە لەگەڵ خوا کەواتە هیچ تەعاروض و دژیەک هەیە لە بەینی ئەم دوو شتە؟ نەخێر پێغەمبەران بۆ هاتوون تەوحید بڵاوکەنەوە و بۆ ئەوەش هاتوون ڕەوشتی جوان لە ناو خەڵک چونکە تەوحید بەشێکە لە چی بەشێکە لە ڕەوشت جوانی تۆ لەگەڵ خوای خۆت ڕەوشتت جوان بێ بە تەنها دەیپەرستیت و شەریکی بۆ دانانیت ئەو جا لەگەڵ پێغمبەری خوانی ساسم ڕەوشتت جوان بێ پێشی ناکەویت لە خۆتەوە بدعبێنیتە ناو دینەکەی ئەو کە ئەو شتێکی نەکردووە نە شوێنی دەکەویت یا پێغمبەری خوا علیه الصلاة والسلام نەی فەرمووبێ تۆ بیڵێیت و بیکەی بە دین ئەوە بێ ئەدەبیە لەگەڵ پێغمبەری خوا یا لەگەڵ خوای پەروەردگار کەواتە ڕەوش جوانی لەگەڵ خوا سەرەتا ئەو جا ڕەوش جوانی لەگەڵ پێغمبەری خوا عليه الصلاة والسلام بەچی دەبێت لەگەڵ خوا بەچی بوو بە تەوحید و تەنها پەرستنی ئەی لەگەڵ پێغمبەری خوا عليه الصلاة والسلام بەچی بوو بە شوێنکەوتنی نەکچی نەک پێشکەوتنی پێشکەوتنی پێغمبەر صلی الله علیه و یعنی چی یعنی تۆ شتێک بێنیتە ناو دینی خوا کە لە دینی پێغمبەردا نەبێت لە دینی خوادا نەبێت علی ساسەلم پێغمبەر فەرمانی لەسەر نەبێت ئەو جا ڕەوشت جوانی لەگەڵ خۆت ڕێز لە خۆت بگرە حرمەتی خۆت بزانە ئەو جا ڕەوشت جوانی لەگەڵ خەڵک لەگەڵ مسلمان و لەگەڵ کافر پێویستە ڕەوشتت جوان بێت حتا لەگەڵ بەهائیم و ئاژەڵیش پێویستە ئینسانی مسلمان ڕەوشتی جوان بێت ڕەوشتت جوان بێت تا لەگەڵ ئاژەڵیش ئینسان بە گشتی خوای پەروەردگار وای لە ئێمە دەوێ ڕەوشتمان جوان بێ بۆیە براکانم ڕەوشت جوانی پلەیەکی بەرزی هەیە خوای پەروەردگار بە پێغمبەرەکەمان دەفەرمێ و ئینەکە لە علا خولق عظیم تۆ لەسەر ئەخلاق و ڕەوشتێکی زۆر مەزن و گەورەیت ئەی محەممەد عليه ساوسلام بەڵێ بێگومان ئەو پێشەوامانە لە ڕەوشت بەرزیدا لە هەموو بوارەکانیەوە ئەو فێری کردوین ڕەوشتمان لەگەڵ خوا جوان بێت فێری کردوین ڕەوشتمان لەگەڵ پێغەمبەران جوان بێت فێری کردین ڕەوشتمان لەگەڵ خەڵکی جوان بێ حتا وەکو لەگەڵ ئاژەڵیش ڕەوشتمان جوان بێ کەواتە براکانم خی پەروەردگار لە ئێمەی دەوێ ڕەوشتمان جوان بێ نەک تۆ وابزانی ئیسلامەتی تەنها نوێژە و ڕۆژووە ئەمما ڕەوشتت لەگەڵ خەڵک چۆنە لەگەڵ خێزانت چۆنە لەگەڵ منداڵت چۆنە لەگەڵ جیرانت چۆنە لەگەڵ دەوروبەرت هەرچەندە ڕەوشتیشت جوان نەبێ بڵێ من گرفتم نییە کێشەم نییە چونکە من خوا بە تەنها دەپەرستم من شەریک بۆ خوا دانانم تەواو ئەوە گرنگە نوێش دەکەم ڕۆژوو دەگرم ناوەله ناوەله براکەم پێویستە ڕەوشتت جوان بێ بە گشتی لەگەڵ هەموو لایەنێک بۆیە براکانم بابەتێکی گرنگە پێویستە گرنگی پێ بدەین هەروەکو چۆن گرنگی بە تەوحید و عقیدە دەدەین چۆن گرنگی بە عیبادەت و فقه دەدەین پێویستە گرنگی تەواویش کە دراویشە و زیاتریش ان شاء الله بە ڕەوش جوانی و ئەخلاق جوانی بدەین بۆ چونکە ئێمە ناتوانین بەلاشە چاکەکار بین لەگەڵ هەموو خەڵک چکە تۆ توانای ئەوەت نییە و ناشتوانی بە ماڵ و سامانت چاکە لەگەڵ هەموو خەڵککەی چکە ماڵی تۆ بەشی ئەوە ناکە بەڵام دەتوانی بە ئەخلاق و ڕەوشتی جوانت لەگەڵ هەموو کەس ڕەوشتت جوان بێ و چاکەکاربی بە ڕەوشتە جوانەکەت لەگەڵ هەموو خەڵک مامەڵەیەکی جوانت هەبێت ئەوەش کە خی گەورە پێویستی کردووە لەسەرمان پیامبەری خوا عليه سەڵات سەسلام معادی کوڕی جەبەلی نرد بۆ یەمەن بۆ ئەوەی داوە بکە خەڵک بانکە بۆ لای خوا فەرموویە معاد حەسین خولوقەک ئەی معاد ڕەوشتت جوان کە بۆ چونکە تۆ باسی تەوحید بکەیت و باسی ئیسلامەتی بۆ خەڵکەی بەڵام کە ڕەوشتت جوان نەبێت ئەو کاتە تۆ بە ڕەوشتەکەت خەڵک دەڕەتێنیت هەرچەندە بەدەمیش بانگیان کەی خەڵکی زیاتر براکانم متەئەسیر دەبن بە قسەکانت یا بە ڕەوشت و کردەوەکەت زیاتر بە چی؟ بە ڕەوشت و کردەوە بە ڕاستی خەڵک تەنها قسەی ناوێت تەماشای قسەکەت دەکا کە زانی عمل و کردەوە و ڕەوشت و ئەخلاقیشت لەگەڵ قسەکانت دێتەوە یەک قسەکەی تۆ دەچێتە ناخی دڵیەوە کە زانی قسەکەت تەنها لە دەمت دێتە دەرەوە خۆت لە خۆتدا جێبەجێی ناکەی کارت پێ نەکردووە بێگومان ئەو قسەیە تەسیر لە بەرامبرت ناکە لێشت قبول ناکە بگرە هەندێ جار دەبی بە فیتنە بۆ خەڵکیش خەڵک لە دینی خوا دەڕتێنی بە ڕەوشتە ناشیرنەکەت پەنا بەخوای گەورە ئەگەر ڕەوشتمان جوان نەبێت بۆیە پێغمبەری خوا علیه الصلاة والسلام دەفەرمێ ان منکم منفرین ئێوە تێتان دا هەیە خەڵک دەڕتێنێ بەچی بە ڕەوشتەکەی وەکو پێویست جوان نییە خەڵک دەڕتێنێ کەواتە براکەم تۆ مادام دەستت گرتووە بە دینی خواوە مادام الحەمدلله نوێژ دەکەیت و ڕۆژوو دەگریت کەواتە پێویستە ئەخلاق و ڕەوشتیشت زۆر زۆر جوان بێ بۆ ئەوەی کەسانێک کە تا ئێستا نوێژ ناکەن ڕۆژوو ناگرن ئەهلی مزگەوت نین ئەهلی تاعەت و عیبادت نین کاریگەری ڕەوشتی جوانی تۆیان لەسەر بێت هۆکارێک با بزانین بەهۆی چیەوە ئێمە چی بگرینە دەست چ وەسیلەیەک بگرینە دەست بۆ ئەوی ڕەوشتمان جوان بێ و ئەخلاقمان جوان بێت ئەوە دەیخوێنین انشاءله و کتابەکەش بەسەرداندا تەوزیع دەکرێ بەڵام تکا و ڕەجام وایە کەسێک وەری بگرێ کە بەردەوام بێ لەگەڵمان شەوانە بۆ ئەوەی کەسانێک لێی مەحروم نەبن کە فعلەن دێن و دەیانەوەی ئیسیفادە بکەن تۆ هاتووی ئەم شەو و شەوێکی تر نەیتەوە کتابەکە وەرمەگرە براکەم با کەسێک وەری بگرێ کە بەردەوام دەبێ و دەیەوێ زیاتر سوود وەربگرێ و علم وەربگرێ انشاءله تەوزیع دەکرێت بەسەرتاندا بە ئیزنی خوا دوای دەرسەکە چونکە ئەم شۆ تەنها مقدمەیەک و پێشەچیەکە لەسەر فەزڵەکانی ئەخلاق جوانی و ڕەوشت جوانی لە سبەی شەوە خوا یارمەتی دەرمان بێ ان شاء الله دەست دەکەین بە خوێندنەوەی کتابەکە و شەرحکردنی سەرەتا براکانم با باسی فەضلی ڕەوشت جوانی بکەین بزانین ئینسان کە ڕەوشتی جوان بوو ئەوە چی بە نسیب دەبێ خی گەورە چی بۆ دەکا چی ئیسیفادەیەک دەکا ئەو کەسە کە ڕەوشتی جوان بوو یەکەم شت براکانم ڕەوشت جوانی چ کاتێک ئیمانی تۆ تەواوترین ئیمانە کە ڕەوشتت جوانترین ڕەوشت بێت واتە ئەو ئیمانە بەچی بەرز دەبێتەوە و زیاد دەبێت لەگەڵ ڕەوشت جوانیەکەت بەرز دەبێتەوە لەگەڵ ئەویش دادەبەزێ تا ڕەوشتت جوانتر بێ و باشتر بێ ئیمانت بەرزترە بزانە پێغمبەری خوا عليه سڵاو سلام نەی فەرموو لە هەموو کەس ئیماندارتر و ئیمان تەواوتر ئەوەیە نوێش لە هەموو کە زیاتر دەکات نە نەیفەرموو لە هەموو کەس ئیمان تەواوتر ئەو کەسەیە ڕۆژووی سنت زۆر دەگرێت لە هەموو کەس زیاتر نە فەرمووی لە هەموو کەس ئیمان تەواوتر ئەو کەسەیە ڕەوشتی لە هەموو کەس جوانتر بەس وتمان لە بیرمان نەچێ ڕەوش جوانی سەرەتا لە چێوە دەست پێ دەکات لەگەڵ چێ لەگەڵ خوا نەکات و نوێژ نەکەیت و ڕۆژوو نەگریت وەکو هەندێک کەس کە شەیتان فێڵی لێکردوون نوێژ ناکە ڕۆژوو ناگرێ و مزگەوت ناناسێ بەڵام دەڵە کاکە ئێمە چانیە درۆ ناکەین ئێمە چانیە غەش و خیانەت ناکەین کەواتە من باشترم لە مسلمانێک کە نوێژ دەکا و ڕۆژوو دەگرێ و ڕوو لە مزگەوت و ئەهلی خوار نەوەڵا غەڵەتت کرد نەوەڵا شەیتان فێڵی لێ کردوویت ئەسڵەن ئەخلاق و ڕەوشتت جوان نییە تۆ جا تۆ لەگەڵ کەسێک ڕەوشتێکی سناعی و دەستکردت هەبێ کە بۆ نمونە قەڵەمێکت بداتێت تۆ بڵی زۆر مەمنون سنجی بۆ دابنەوێنیتەوە بەڵام سپڵەبی بەرامبەر ئەو خوای تۆی لە نەبوون دروست کردووە ئەمەکەی ئەخلاقە ئەمە ئەخلاق جوانی و ڕەوش جوانی نییە بۆیە براکانم ئاگامان لەو خاڵە بێ ڕەوش جوانی لەوە دەست پێ دەکات لەگەڵ خوا ڕەوشت جوان بێت ئەو جا لەگەڵ چێ لەگەڵ مسلمانان تێگەڵا کەواتە براکانم لەم حەدیسەدا ئەوەمان بۆ دەرکەوت کە ڕەوش جوانی هۆکارێکی هەرە بەرزی پتەو بوون و بەرزبوونەوەی چییە؟ بەرزبوونەوەی ئیمانە پێغمەری خوا عليه ساڵ سەسلام بەرزبوونەوە و تەواوبوونی ئیمانی بەچیەوە بەستەوە بە ڕەوشتی جوانی جوانەوە بەستەوە کەواتە ئەی مسلمان کە دەتەوێت ئیمانت تەواو بێت چکە تا ئیمانت تەواوتر بێ ژیانی تۆ خۆشتر دەبێت خی گەورە زیاتر خۆشی دەبێت خی گەورە لێت ڕازی دەبێت دەتخاتە بەهشتەوە پلەی بەرزی بەهشتت بەنسیب دەکە تاوەکو ئیمانت زیاتر بێ ئیمانیش بچی زیاد دەبێت بە ڕەوشتی جوان خاڵی دووەم احاسنکم اخلاق و لە هەموو کەس مەجلیس و شوێنی لە من نزیکتر لە ڕۆژی قیامەت ئەوەتانە ئەخلاق و ڕەوشتی لە هەمویان جوانتر کەواتە کە تۆ بتەوێت ڕۆژی قیامەت لە پێغمەری خوا نزیک بیت عليه الصلاة والسلام دیاریشە منزیلەتی پێغمەری خوا لە بەهش لە کوێیە کە بتەوێت لەو نزیک بیت ئەوە هەوڵ دەچی خۆت جوانکەیت ڕەوشتت جوانکە بەوە لە پێغمەری خوا نزیک دەبیتەوە عليه الصلاة والسلام ڕۆژی قیامەت خاڵێکی تر براکانم ڕەوشت جوانی وا لە ئینسان دەکا باشترین کەس بێت تەرازووی هەڵسەنگاندنی باشترین کەس چییە چێ باشترینی خەڵکە ئەو کەسەیە کە پارەی لە هەموو کە زیاترە ئەو کەسەیە دەسەڵاتی لە هەموو کە زیاترە ئەو کەسەیە نوێژ لە هەموو کە زیاتر دەکا یا ئەوەی ڕۆژوو لە هەموو کە زیاتر دەگرێ یا ئەوەیە کە ڕەوشتی لە هەمویان جوانترە پێغەمبەری خوا علیه السلام فەرمووی ان من خیارکم احسنکم اخلاقا باشترینتان چاکترینتان چێە ئەوەتانەکە ئەخلاقی لە هەمووی باشترە کەواتە ئێمە تەرازووی هەڵسەنگاندنی باشی خەڵک بەچی بکەین بە ڕەوش جوانی کێ ڕەوشی جوانتر بێ ئەوە باشترین کەسە لە ناوماندا بۆیە هەوڵدەین ڕەوشتمان جوان کەین نەک تەنها وابزانین نوێش بکەین و بینە مزگەوت تەواو ئەو جا ڕەوشتت هەر جۆرێک بێ ئەو تۆ کەسێکی زۆر باشی نەوەڵا بەوە نییە برا نەوەڵا بەوە نییە بڵێ من ڕیشم هەیە کەواتە من لەمو کەس چاکترم ڕەوشتیشت جوان نەبێ نابێ پێویستە ڕەوشتە جوانکەی مامەڵە و هەڵسوکەوت لەگەڵ خەڵک جوانکەی دوای ئەوەی کە لەگەڵ خی گەورە جوانی دەکەیت هۆکارێکی تر براکانم بۆ ڕۆژی قیامەت لەوانەیە کەسێک هەبێت خوای گەورە دەرگای خێری لێ کردوتەوە ئەهلی ئەوەیە جگە لە مانجی ڕەمەزان ڕۆژووی سنەتی زۆر دەگرێت جگە لە نوێژە فەرزەکان شەو نوێژ دەکات و نوێژی سنەت زۆر دەکات بەڵام کەسێکی تر توانای ئەوەی نییە کە لە نوێژی سنەت و ڕۆژووی سنەت زۆر بکە بەڵام خوای گەورە دەفەرمێت دەیگاتە کەسێک هەیە دەگاتە دەرەجەی ئەو کەسە بەهۆی چیە بەهۆی ڕۆژ جوانی پێغمبەر دەفەرمی علی ساوسلام إن المؤمن ليدرك بحسن خلقه درجة الصائم القائم ئینسانی ئیماندار بەهۆی ڕەوش جوانیەکەیەوە دەرەجە و پلەی دەگاتە پلەی ئەو کەسەی کە شەو نوێش دەکات تا بەیانی و ڕۆژوی سنەتیش دەگرێت ساڵ دوازدەی مانگە نەک بەردەوام هەموو ڕۆژەکان ڕۆژی سنە دەگرێت هەرو چۆن لە سنەتدا هاتووە بەهۆی چیەوە دەگاتە دەرەجەی ئەو کەسە بەهۆی ڕۆژ جوانی لەوانەیە زۆربەمان نەتوانین کە هەست هەڵسینەوە شەو نوێشکەین یا ڕۆژی سنت بگرین کەواتە ئەو پلە بەرزەیە کە کەسانێک شەو نوێش دەکەن و ڕۆژی سنت دەگرن ئەو پلە بەرزەیە بەچی بۆ من و تۆ حاصل بێ بەچی بە ڕەوش جوانی پێغمبەر مژدەی داویتی عليه الصلاة والسلام إن المؤمن ليدرك بحسن خلقه درجة الصائم القائم ئینسانی ئیماندار بە ڕەوشتە جوانەکەی پلەی دەگاتە پلەی ئەو کەسەی کە شەو نوێش دەکات و ئەو کەسەش کە ڕۆژووی سنت دەگرێت نەک بە هەڵە لەم حەدیثە حاڵی بین واز لە نوێژی فەڕز بێنین واز لە ڕۆژووی فەرزی ڕەمەزان بێنین بڵێن ڕەوشتمان جوان بێ دەگەینە دەرەجەی ئەو کەسانەی کە مانجی ڕەمەزان بە ڕۆژوو دەبن و نوێژی فەرزی نەوەڵا نەوەڵا قەت نایگەیتێ نەوەڵا قوڕ بەسەرت کە نوێژی فەرز نەکەی کە ڕمانجی ڕەمەزان بە ڕۆژوو نەبی ئەوە بە هیچ شێوازێک تۆ ناگەیتە دەرەجەی ئەو کەسانە بەڵکو شوێنت جەهنەمە قالوا ما سلككم في سقر قالوا لم نكن من المصلين بەڵکو لە جەهنم شوێنی خۆ دەبینیتەوە کە نوێژ ناکەی پێت دەوترێ بۆچی تۆ لێرەی چی تۆ هێنایەنە و ئەو ماگری جانەمە دەڵێ ئێمە لە نوێژ خوێنان نەبووین لەو کەسانە نەبووین کە نوێژیان دەکرد تەماشاکە کەواتە نوێژ نەکەی هیچ شتێک شەفاعەتت بۆ ناکە وریابە پەنا بەخوای پەرۆردگار هۆکارێکی تر براکانم یاخود فەضلێکی تری ڕەوش جوانی کە ئینسانی مسلمان ڕەوشتی جوان بێت خی پەروەردگار وا دەکات خەڵک خۆشی بوێت محەبەتی ئەو کەسە دەکەوێتە دڵی خەڵکەوە بەهۆی ڕەوش جوانی ئینسان دائیمەن بەدەست خۆت نییە کە کەسێک ببینی ڕەوشتی جوان بێت ئەخلاقی جوان بێ هەڵسوکەوت و مامەڵی جوان بێ کەسێکی ڕاستگۆ بێ کەسێکی بەوەفا بێ کەسێکی بەویژدان بێ کەسێکی چاکەکار بێ کەسێکی بە تەحمل و لەسەر خۆ بێ سیفاتە جوانەکانی ڕەوش جوانی تێدا بێ بەدەست خۆت نەخۆشت دەوێت چار نییە ئللا خۆشەویستی ئەو کەسە هەجوم دەکاتە ناو دڵی تۆ خۆشت دەوێ بتەوێ یان نەتەوێ بیناسی یان نەیناسی بەڵام بە عکسەوە ئەگەر ڕەوش جوان نەبوو ئەوە خەڵک ڕقی لێتە خەڵک خۆشی ناوێ هەرچی بیکەی خەڵک خۆشی ناوێ بە ئینسان ناتوانێت بە پارە دڵی خەڵک کەسب بکات ناتانی و ناتانی بە زەبری قووەت دڵی خەڵک کەسب بکەی بۆ خۆت بەڵام بەچی کەسب دەبێت بە ڕەوشت جوانی کە ڕەوشتی جوان بوو ئینسان خوای پەروەردگار محەبەتی ئەو کەسە دەخاتە دڵی خەڵکەوە و خەڵکی خۆشیان دەوێت هۆکارێکی تر براکانم ڕەوشت جوانی گەورەترین هۆکارە بۆ ئەوەی ئینسان پێی بچێتە بەهشتەوە پێغمبەر عليه سڵات وسلام دەفەرمێت تەقوای خوا و ڕەوشت جوانی تەقوای خوا و ڕەوشت جوانی ئەوە خەڵک بە زۆری بەوە دەچێتە باشتەوە ئەوەی کە دەچێتە باشتەوە بە زۆری بەهۆی چیەوەیە بەهۆی تەقواکردنی خوا و ڕەوشت جوانی حسن الخلق ئەگەر تەقوای لەگەڵ بوو لێرە مەبەست ئەوەیە لەگەڵ خەڵک ڕەوشت جوان بێ ئەگەر تەقوای لەگەڵ باز نەکرابوو عامترە هەمووی دەگرێتەوە لەگەڵ خواش ڕەوشت جوان بێ و لەگەڵ خەڵکیش لێرە مەبەست پێی چییە؟ تقوی اللە و حسن الخلق تقوی اللە ئەوە حەقی خوایە لەگەڵ خوا تقوات هەبێ لێی بترسە شەرمی لێ بکە حسن الخلقیشت لەگەڵ چێ هەبێ لەگەڵ خەڵکی هەبێ ڕێزی خەڵک بگرە و مامەڵە و هەڵسو کەوت لەگەڵ خەڵک جوان بێ کەواتە چی ئیسفادەیەکمان کرد برام ئەو ئیسیفادەیەمان کرد لەم خاڵە کە هۆکارێکی زۆر مەزن و مبارەک بۆ ئەوەی خەڵک پێی بچێتە باشتەوە چییە؟ بریتیە لە ڕەوشت جوانی ڕەوشتت جوان بێ براکەم تۆ لە بەهشت نزیکیت ان شاء الله لە حەدیث یشتردا پێغمبەری خوا علیه الصلاة والسلام بۆمان ڕوون دەکاتەوە کە ڕەوش جوانی هۆکارێکە بۆ ئەوەی لە جەهنم بە دوور بیت هەروەکو چۆن لە بەهشت نزیک دەبیت لە جەهنمیش بە دوور دەبی بە عکسەوە پێغەمبەری خوا علیه السلام فەرمووی الا اخبركم بمن يحرم على النار او بمن تحرم عليه النار فەرمووی ئەی ئیمانداران پێتان بڵێم خەبەرتان بدەمێ ئەو کەسە چێیە کە حەرامە لەسەر ئاگر بیسووتێنێت ئەو کەسە مەمنوعە لە ئاگر و ئاگریش لەو مەمنوعە ئاگر ئەو ناسووتێنێت پێتان بڵێم چێ ئەو کەسە بێگومان هەموومان دەڵێن بەڵێ پێمان خۆشە بزانین کێیە کە ئاگر حەرامە لەسەری ئەو کەسە بسووتێنێ قال على كل قريب هين سهل ئاگر حەرامە لەسەر هەر کەسێک ئەو سێ سیفەتە جوانەی تێدابێ ئەو سێ خولوقە ڕەوشتە جوانەی تێدابێ قەریبین کەسێکی نزیک یعنی چی نزیک یعنی نزیک بەدەستە کە پێویستت پێ بە زووی بە ئاسانی دێتە دەستەوە لە خەڵک نزیکە و نەبێ منعزل بێ و لە خەڵک دوور بێ و تێکەڵی خەڵک نابێت و بە هیچ شێوازێک چاکەیت نا نزیکە لەگەڵ خەڵک کەسێکی خاچیە سەهلین هەینین سەهلین زۆر ئاسانە زۆر سووکە یعنی نەک سوچی بە مانای سوکایەتی نا کەسێکە لەگەڵ خەڵک ئاسانە ڕەوشتی ئاسانە سەمحە لێبوردەیە و نەبێ کەسێکی معقد بێ کەسێکی ئاڵۆز بێت کەسێک بێ مامەڵەی لەگەڵ خەڵک دائیمەن مشکیلە بێت ناوەڵە زۆر لێبوردەیە ئەگەر خەڵک بەرامبەری جەهالەت بکە ئەو عەفوی دەکا لە بەرامبەریدا چاکەی لەگەڵ دەکات سەهلە و نەبێ حەقت لە خەڵک هەڵبگرێت و بە هیچ شتێک سوڵح لەگەڵ خەڵک نەکە وا نییە سەهلە ئاسانە مامەڵەی لەگەڵ خەڵک خۆشە ئەو کەسە لە ئاگر حەرامە ئاگر ئەو کەسە ناسووتێنێ کاتە برا هەوڵ دە ڕەوشتی خۆمان جوان کەین خوای گەورەش چاکەکارانی خۆش دەوێن فەضڵێکی تری حسن الخلق براکانم ئەوەیە کە ئینسان لەگەڵ خێزانی خۆی و عائلەی خۆی باش بێت پێغمەری خوارێ ساسم فەرمووی خەیڕکم خەیڕکم لە ئەهلێ باشترینتان ئەو کەسەیە باشترین کەسە بۆ خێزانی خۆی و من باشترین کەستانم بۆ خێزانم هەندێک کەس براکانم لە دەرەوە لەگەڵ خەڵک وا بە نەرمی و بە شێوازێک مامەڵە دەکات زۆر ڕەوشتی جوان بەڵام لە ماڵەوە لەگەڵ خێزانی خۆی تا بڵێ دەمشڕ و جنێو فرۆش و تووڕە و عسەبی و خراپە ئەوە ڕەوش جوانی نییە بەڕاستی پێغمبەری خوازم فەرمی باشترین کەستان باشترین کەستانە بۆ چێ بۆ خێزانی خۆی کەواتە ئینسان دەبێ ئیبدە بیمەن تەعول لە چێوە دەست پێ بکەیت لەوانەی کە لەسەر تۆ حیسابن تۆ مەسئولیت لێیان لەگەڵ ئەوان ڕەوشتە جوان بێ لەگەڵ ئەوان ئەخلاقت جوان بێ تربێتیان بکە پەروەردەیان بکە لێبوردنت هەبێ لێیان چاکەیان لەگەڵ بکە دەبێت لەو خاڵەوە دەست پێ بکەیت نەک تۆ لە دەرەوە باش بیت و بەڵام لە ناوەوە کاول و وێران بیت ئەوە پەنا بەخوای گەورە کەڵکی نابێت و سوودێکی زۆری نابێت کەواتە براکانم ئەمە چەند فەضلێک بوو لە فەضلەکانی ڕەوش جوانی تێگەیشتین ڕەوش جوانی کۆمەڵێک فەضلی هەیە ئەو فەضلانە هەر یەکێک لەوانە واللهی هەموو دنیا دێنێت هەموو دنیا دێنێت بۆیە پێویستە گرنجێکی تەواوی پێ بدەین و ڕەوش جوانیش بەوە دەبێ برا ڕاضەی لەسەر بکەی ڕاهێنانی لەسەر بکەی خۆتی لەسەر ڕابێنی سەبری لەسەر بگری وانما الحلم بالتحلم لەسەرخۆیی، نەرمونیانی، لێبوردەیی، ڕەوشت جوانیش ئەویش بە چییە بە خۆ ڕاهێنان و فێربوونە چۆن علم بە فێربوونە ڕەوشت جوانیش بە فێربوونە کەواتە ئەخلاق ڕەوشت شتێکی جبیلیە و طبیعەتە لە ئینسان ناگۆڕێ یا ئەخلاقی شەیە مکتەسەبە یعنی بەدەست دەهێندرێ هەردووچی هەیە برا هەندێک کەس بەڵێ لە ئەسڵدا خوا دروستی کردو کەسێکی شوجاع و بەغیرەتە هەندێک کەسێوانە هەندێک کەس هەیە بە تەبیعەتی خۆی کەسێکی بەخشندەیە ماڵ دەبەخشێ بەلای زۆر ئاسانە نفسی ڕێگای پێدا هەندێک کەسەیە نفسەکەی ڕێگای پێ نادا باشە چارەسەری چییە چارەسەری ئەوەیە کە تۆ هەوڵ دەی ڕاضە بکەیت و داوا یارمەتی لە خوا بکەیت خی گەورە یارمەتیتدا خۆشت زەخت لە نفسی خۆت بکەیت و خۆت ڕابێنی لەسەر ئەوی ماڵەکەت ببەخشە بۆی ئەو سیفەتی بەخیلیتە لە تۆدا نەمێنێت بۆ نمونە مانگی ڕەمەزان هات فرسەتێکی گەورەیە سفەتی بەخیلی کە سفەتێکی ناشیرنە بەدڕەوشتیە با لە تۆدا نەمێنێت هەوڵدە واجبی کە لەسەر خۆت بۆ نمونە هەموو ڕۆژێ تۆ خێرێک بکەیت هەموو ڕۆژێ یارمەتی فەقیرێک بدەیت وردە وردە تەماشا دەکەی تۆ کەسێکت لێ دەرچوو ئەو پەڕی بەخشندە ئەو پەڕی کەڕەم و بەڕێزت لێ دەرچوو تەماشا کە برا کەسێکی لەوانەی کە طبع دوایە قسە لە کەس قوبول ناکەی خوانەکە کەسێک قسێک پێ بڵێت دەی پێ دەڵیتەوە نە خۆت ڕابێنە ئازا ئەو کەسە نییە کە هەر قسەیەکی پێوترا یەکسەر هەڵچێ و تووڕە بێت و ئینفعال بگرێت و پەلاماری کابرا داجنێ پێوە نە ئەوە ئازا نییە پێغەمبەر صلی الله فەرمێ ئەی چی ئازایە فەرمێ ئازا الذي يملك نفسه عند الغضب کاتێک کە تووڕە دەبێت دان بە نفسی خۆیدا بگرێ دان بە نفسی خۆیدا دەگرێت پێغەمبەری خوا عليه الصلاة والسلام وەکو لە حەدیثێکدا هاتۆ ئیمامی ذهبی تحسینی کردووە جوولەکەیەک دێت دەنگ بەرز دەکاتەوە سەر پێغمبەری خوا علیه الصلاة والسلام ئەی پێغمبەری خوا ئێوە ئالی عبدالمطلب قەرز کوێرن قەرز دوا دەخەن عمر ڕزای خوا لێ بێ لەو لاولەی ڕاست دەبێتەوە یەخەی دەگرێ دەڵێت چۆن بێ ئەدەبی بەرامبەر پێغمبەری خوا دەکەی کەی پێغمبەری خوا صلی الله علیه وسلم قەرزی تۆی لا بوو قەرزی تۆ دوا بخا چۆن وا بێ ئەدەب دەبی تووڕە دەبێ عمر ڕزای خوا لێ بێ پێغمبەری خوا صلی الله علیه وسلم نە انفعال نابێت هەڵناچێت تووڕە نابێت ئێستا دەفەرمێ ئەی عمر نەدەبوا لەی تۆڵە بی دەبواە بە من بڵێ کە قەرزی ئەوت لا بیدەوە چونکە حەق حەقە با من پێغمبەری خوش بم و بەویشت وتبا بە جوانی و بە ئەدەبەوە داوای حەقی خۆت بکە نەک بم شێوازە ئەوجا کە پێغمبەری خوارێ ساوسلام دەڵێ بەڵێ شتێکی ئەو لای لای خودی پێغمبەری خوا بە علی ساسم یا لای ئال و بەیتی و کەسی ئەو بووە پێغەمبەری خوا صلی الله علیه و سلم دەفەرمێ بڕۆ ئەو پارەی بۆ بەرە ئەوە هی خۆیەتی قەرز ئەوەش زیادە فەرمی ئەی پێغەمبەری خوا ئەم زیادەیە بۆچی فەرمی ئەو زیادەی حەقی ئەوەی کە تۆ ترساندت یەخەت گرت و تۆقاندت هی ئەوەی حەقی ئەوەیە بۆی دەباتەوە بۆ کابرای جوولەکە دەڵێ ئەوە ئەو پارەیە کە پێغەمبەر صلی بۆی ناردی قەرزە ئەمەش زیادەیە دەڵێم زیادەیە بۆچی دڵ حەقی وەیە کە من دەنگم بەسەر تۆدا بەرز کردەوە تۆم ترسان حەقێکت کەوتە سەر من ئەوە لە جیاتی ئەوە پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم بۆ نایدوێت کابرا دەڵێ اشهد ان لا اله الا الله واشهد ان محمد رسول الله شایدی دێنێ دەڵێ والله ئەمە دینی حەقە دینێک شوێنکەوتەکانی لەسەر ئەو ئەخلاق و ڕەوشتە پەروەر دەکات بەڕاستی ئەوە دینی حەقە محەممەدێک ئەوە ئەخلاق و ڕەوشتی بێت ئەوەندە بەرز بێ أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمد رسول الله مسلمان دەبێت کەواتە براکانم تەماشاکە ئینسانی ئازا ئەوەیە کە دان بە نەفسی خۆیدا بگرێت نەک یەکسەر ئەوە تۆ بەرامبەر من وات گوت دەی بکەوە گیانی و دەستکە بە لێدە نابێت کەواتە ئەخلاق بە خۆڕاهێنان ئەخلاقی جوان بەدەست دێ یان بەدەست نایە بەدەست دێ براک کە تووڕیان کردی بڵێ عود بالله من الشیطان الرجیم دان بە خۆتدا بگرە سەبر بگرە وردە وردە وا دەێتێ کەسێکی لەسەر خۆ دەبی کەسێکی لێبوردە دەبی کەسێکی بەتەحمل دەبی ڕەوشت جوان دەبێ ان شاء الله جا بۆ دەرسی داهاتوو بە ئیزنی خوا دەست دەکەین بەو هۆکارانەی کە وامان لێ دەکا ڕەوشتمان جوان بێ بەوە دەرسەکەی من کۆتایی هات ئێستا سەرێ ئێوەیە فەضلی ڕەوشت جوانی چییە چیمان باس کرد ها کاک بەڵێ ئینسان لەگەڵ خێزانی خۆی پێویستە سەرەتا ڕەوشتی جوان بێت ئەو کاتە کەسێکی باشە بەڵێ ڕەوشتمان لەگەڵ خوای پەروەردگار جوان بێ بۆی کە تەنها بیپەرستین و شەریکی بۆ دانەنین لەگەڵ خەڵک ڕوومان خۆش بێ و ئەخلاقمان جوان بێ لەگەڵ پیغمبەری خواستم ڕۆشتمان بەچی جوان بێ کە شوێنی کەوین شوێن سونەتەکەی بکەین نەک پێشی کەوین و بیدعە لە دینەکەی دانەهێنین وكف الأذى وطلاقة الوجه ڕەوش جوانی ئەوەی ئینسان چاکە لەگەڵ خەڵکە و عەفوی خەڵک کا کە خەراپەیان لەگەڵ کرد و خۆشی ئەزیەتی هیچ کەسێک نەدا چیتر لە کاتی تۆڕەبووندا ئینسان بڵێ عود بالله من الشیطان الرجیم هەکە بەڵێ فەضلی ڕەوش جوانی ئەوەی ئینسان لە ناو خەڵک خۆشەویست دەبێت بەڵێ لەگەڵ دایک و باوک پێویستە ئینسان ڕەوشتی جوان بێ هەکاک هەر کەسێک تەقوای خوا بکا و ڕەوشتی جوان بێ ئەوە نزیکترین هۆکارە بۆی بیباتە بەهشتەوە بەڵێ هۆکارێکە بۆ چوونە بەهشت ئافرین بەڵێ یەکێک دەبێ خاوەنی ڕەوشتی جوان لەوانەی کە لە پێغمەری خواستم لەمو کەس نزیکترە و وەلای ئەویش خۆشەویسترە بەهۆی ڕەوشتی جوان لە ئاگری جەهنم دوور دەبیت چیتر